بەناوی خودای بەخشندە و مێهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چوار دە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نیە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت. بە ڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە، بێگومان ناتوانن. هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە، زاناکان لە هەندێکی دواون، هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنیی ئەو پیتانە. ئەو ئایەتانەی لەم سورەتەدا هاتووە، چەند ئایەتێکی ئەو قورئانە ڕوون و ئاشکرایەیە. ئەوانەی کە بێباوەڕ بوون لە ئایندەیەکی نزیکدا، ئاواتەخواز دەبن کە خۆزگە موسڵمان بوونایە. خۆزگە ئیماندار بونایە. ئەی محمد ئەی ئیماندار جارێ وازیان لێ بهێنە با بخۆن و ڕابوێرن و هیوا و ئاواتیان سەرگەرم و بێ ئاگایان بکات سەرنجام خۆیان دەبینەوە چیان بەسەر دێت هیچ شار و شارۆچکەیەکمان وێران نەکردووە کە لەو کاتەدا نامە و کتێبێکی دیاری کراوی نەبوو بێت هیچ میللەت و گەلێک پێش کاتی دیاری کراوی لەناوبردنی خۆی ناکەوێت و هەرگیز دواش ناکەوێت خودا نەناسان بەگاڵتەوە بە پێغەمبەریان دەوت ئەی ئەو کەسەی کە قورآنت دابەزێنراوەتە سەر بێگومان تۆشێتی ئەوە بۆچی فریشتت بۆ نەهێناین ئەگەر تۆ لە دەستەی ڕاستگۆیانیت تا شایەتی لەسەر ڕاستی تۆ بدەن خدای گەورەش بۆ بەرپەرزانەوەیان دەفەرموێت ئێمە فریشتە دانابەزێنین تەنها بۆ چەسپاندنی حەق و پشتگیری ڕاستی نەبێت ئەو کاتەش کە دابەزین خدا نەناسان مۆڵەت نادرێن و لە ناو دەبرێن بەڕاستی هەر ئێمە قورآنمان دابەزاندووە و بێگومان هەر ئێمەش پارێزگاری دەکەین و نایەڵین دەستی خیانەتکار هیچ جۆرە دەستێکی تێبخات و هەموو هەوڵێک بۆ دەستکاری کردنی نەزۆکە. سوێند بە خودا، بەڕاستی ئێمە پێغەمبەرانمان پێش تۆ ڕەوانە کردووە بۆ سەر گەل و هۆز و میللەتانی پێشوو، خودانەناسان هیچ پێغەمبەرێکیان بۆ نەهاتووە کە گاڵتەیان پێ نەکردبێت، بەو شێوەیە ئێمە قورئان دەدەین بە گوێ و دڵی تاوانباران و تاوانکاراندا تا بەڵگە بێت لەسەریان، لە کاتێکدا باوەڕی پێناهێن و هەر لەسەر بەرنامەی پێشینان دەڕۆن. ئەو بێباوەڕانە ئەگەر دەروازەیەکمان لە ئاسمانەوە بۆ بکردنایەتەوە تا پیایدا سەربکەون و تێپەڕ ببن و نهێنی دروستکراوانی ئێمە ببینن هەر باوەڕ ناهێنن. ئەوە دەیان وت بێگومان چاوبەستمان لێکراوە یاخود ئێمە کەسانێکی جادوو لێکراوین. سوێند بە خودا بەڕاستی ئێمە لە ئاسماندا چەند خولگەیەکی گەورەمان بەدیهێناوە بۆ ئەستێرەکان و ڕازاندومانەتەوە بۆ ئەوانەی کە بەوردی تەماشای دەکەن تا گەورەی دەسەڵاتی پەروەردگاریان بۆ دەربکەوێت هەروەها پاراستومانە لە پیلان و دەستدرێژی هەموو شەیتانێکی ڕەجمکراو و نەفرین لێکراو مەگەر شەیتانێک بەرز ببێتەوە و بە هەواڵێک بزانێت و بیدزێت ئەوسا خێرا پارچە ئاگرێکی ئاشکرای بۆ دەکشێت و تەفر و توونای دەکات. زەویشمان ڕاخستووە، چیا و کێوەکانمان لەسەر داناوە، لە هەموو جۆرە ڕوەک و بەروبوومێکمان تیایدا ڕواندووە بە شێوەیەک ڕێک و پێک و بە ئەندازەی پێویست و دیاری کراو. لەسەر زەویشدا بژێوی ڕۆژانەمان بۆ ئێوە دابین کردووە، هەروەها بۆ ئەوانەشی کە ئێوە ناتوانن ڕۆزیان بۆ دابین بکەن. هیچ شتێک نییە لە بەهرە و ناز و نیعمەتەکان کە گەنجینەکانی لای ئێمە نەبێت و ئێمە نایبەخشین بە ئەندازەی دیاریکراو لە کاتی لەباردا نەبێت. یەکێک لە بەخششەکانی خودا ئەوەیە ئێمە شنەبامان ناردووە کە پیتێنەری ڕوەک و دار و درەختە، هەروەها بارانمان لە ئاسمانەوە باراندووە و ئێوەی پێ تێراو دەکەین سەرەڕای کشتوکاڵ و زیندەوەران، بێ ئەوەی ئێوە ئەو ئاوانەتان زەخیرە کردبێت ئێمە لە ژێر زەویدا بۆمان دابین کردوون بەهۆی کانی یاخود بیرەوە دەستتان دەکەوێت. بەڕاستی هەر ئێمە ژیان دەبەخشین و مردنیش پێش دەهێنین، سەرنجام هەر ئێمەش خاوەنی هەموو جیهانین. سوێند بە خودا، بێگومان ئێمە ئاگادارین لە پێشینانی ئێوە، هەروەها ئاگادارین لە نەوەکانی داهاتووش. بەڕاستی پەروەردگاری تۆ هەر خۆی هەمووان کۆ دەکاتەوە و بێگومان هەر ئەو زاتە دانا و زانایە. سوێن بە خودا ئێمە سەرەتا ئینسانمان لە قوڕێکی وشک دروست کرد کە پێشتر قوڕێکی ڕەشباو و ترشاو بوو، پەریشمان پێشتر لە ئاگرێکی بەتین دروست کرد کە بە وردی لە کونەکاندا تێدەپەڕێت، یادی ئەوە بکەرەوە کاتێک پەروەردگارت بە فریشتەکانی وت بەڕاستی من دروستکاری بەشەرێکم لە قڕێکی وشک کە پێشتر قڕێکی ڕەشبا و ترشاو بوو جا کاتێک ڕێک و پێک و تەواوم کرد لەو ڕۆحە تایبەتیەی کە من بەدیهێنەری ئەوم پێم بەخشی ئەوە هەمووتان کڕنوشی بۆ بەرن کڕنوشی ڕێز و بە فەرمانی خودا. ئینجا فریشتەکان فەرمانی پەروەردگاریان بەجێهێنا و هەموویان بەگشتی کڕنوشی ڕێزیان برد جگە لە ئیبلیس شەیتانی گەورە سەرپێچی کرد کە لەگەڵ کڕنوشبەراندا بێت ئەوسا خودا فەرمووی ئەی ئیبلیس ئەوە بۆ لەگەڵ کڕنوشبەراندا نیت شەیتان لە وەڵامدا وتی، من ئەوەندە نزم و بچووک نەبووم کڕنووشبەرم بۆ بەشەرێک کە تۆ دروستت کردووە لە قوڕێکی وشک کە پێشتر قوڕێکی ڕەشباو و ترشاو بووە. خودا فەرمووی، چونکە لە فەرمانی من سەرپێچیت کرد، دەبێت لەم شوێنە نەمێنیت کە بەهەشتە یا ئاسمان، کەواتە دەرچۆ لێرە، چونکە بەڕاستی تۆ نەفرین لێکراویت. بەڕاستی نەفرینی خودات بەردەوام لەسەرە هەتا ڕۆژی دوایی. شەیتان وتی، پەروەردگارە! مۆڵەتم بدە هەتا ئەو ڕۆژەی هەمووان زیندوو دەکرێنەوە. تا ڕۆژی کاتە دیاریکراو و زانراوەکە لەلای خودا. ئیبلیس بە بوغز و کینە و حەسادەتەوە وتی، پەروەردگارم! مادام بەهۆی ئەم ئینسانەوە منت سەرلێشێواو کرد، شەرت بێت لە زەویدا هەموو گوناه و لادان و تاوانێکیان لەلا جوان و شیرن بکەم و هەر هەموویان سەرلێشێواو و سەرگەردان بکەم. بێجگە لە بەندە پوختە و دڵسۆزەکانی خۆت نەبێت چونکە دڵیان بە باوەڕ بە تۆ و یادی تۆ ئاوەدانە هەوڵ و کۆششی من بۆ وێڵکردنیان ناکامە خدای گەورە فەرمووی ئەوە ڕێگە و ڕێبازێکی ڕاست و دروستە هەر بۆ لای من دێت و هەر من چاودێری دەکەم بەڕاستی بەندە چاک و پاکەکانی من بە تۆ فریو نادرێن و تۆ هیچ دەسەڵاتێکت نییە بەسەریاندا جگە لەوانەی کە شوێنت کەوتوون لە سەرکەش و یاخی و سەرگەردانەکان. بێگومان دۆزەخیش بەڵێنگای هەر هەموو ئەوانە بە گشتی. حەوت دەروازەی گەورەی هەیە، هەر دەروازەیەکیشی چەند دەرگا و چەند بەشێکە کە دەستەی دۆزەخیان بە گوێرەی تاوان و گوناهیان ڕاپێچ دەکرێن بۆ ناوی. لەولاشەوە بەڕاستی خوداناس و پارێزکاران لەناو باخەکانی بەهەشت و کانیاوە سازگارەکاندان. پێیان دەوترێت فەرموون بچنە ناوی بە سەلامەتی و سەلامتان لەسەر بێت، ژیانی پڕ لە ئاسوودەیی تێدا بەرنە سەر، لە کاتێکدا هەرچی کینە و بوغزە لە دڵ و دەروونیاندا دەرمان کێشا و ئەو بەختەوەرانە برای یەکترن و لەسەر کورسی و قەنەفە ڕازاوەکان لە بەرامبەر یەکەوە دانیشتوون لە بەیەک گەیشتنەوەیەکی پڕ سۆز و خۆشەویستیدا تەماشای یەکتر دەکەن و سەلام لە یەکتر دەکەن و سوپاس و ستایشی پەروەردگار دەکەن. هیچ جۆرە بێتاقەتی و بێزاری و ناخۆشی و پەستیەک دووچاریان نابێت و هیچ کات ئەوان لەو بەهەشتە دەرناکرێن ئەی پێغەمبەر هەواڵ بدە بە بەندەکانم کە هەر من بەڕاستی لێبوردەی مێهرەبانم بۆ باوەڕداران بێگومان هەر سزا و تۆڵەی منیش سزا و ئازارێکی زۆر بە ئێشە ئامادەم کردووە بۆ بێ باوەڕ و سەرکەش و یاخیەکان هەروەها هەواڵیان بدەرێ دەربارەی میوانەکانی ئیبراهیم کاتێک کتوپڕ خۆیان کرد بە ماڵدا و وتیان سڵاو ئیبراهیم دوای وەڵام دانەوەی سڵاوەکەیان وتی ئێوە چێن بەڕاستی ئێمە لێتان دەترسی فریشتەکان وتیان مەترسە ئێمە لەلایەن خداوە ڕەوانە کراوین و بێگومان ئێمە مژدەی لەدایک بوونی کوڕێکی زۆر زانات پێدەدەین ئیبراهیم وتی ئایا مژدەم دەدەنێ لە کاتێکدا کە ئاوا پیری یەخەی پێگرتووم جا بەچی مژدەی دەدەنێ فریشتەکان وتیان بەڕاستی مژدە دەدەینێ کەواتە نەکەیت لەو کەسانە بیت کە نائومێدن لە بەخششەکانی خوددا ئیبراهیم وتی ئایا چێ نائومێد دەبێت لە ڕەحمەت و بەخششەکانی پەروەردگاری مەگەر کەسانێک کە گومڕا و سەرگەردانن اینجا دوای ئەوەی دڵنیا بوو لێیان وتی ئەی فریشتە نێرراوەکان چ کارێکی گرنگتان بەدەستەوەیە جگە لەم مژدەیە؟ فریشتەکان وتیان، بەڕاستی ئێمە نێردراوین بۆ سەر قەوم و هۆزێکی زۆر تاوانبار. بەڵام خانەوادەی لوط هەموویان ڕزگار دەکەین جگە لە هاوسەرەکەی، بەڕاستی بڕیارمان داوە ئەویش لە ڕیزی تیاچووەکاندا بمێنێتەوە، چونکە بێباوەڕە. ئینجا دوای ئەوەی ئیبراهیمیان بەجێ هێشت فریشتەکان بەرەو شارەکەی لوط ڕۆیشتن کاتێک ئەو فرستادانە هاتنە ناو خانەوادەی لوط پێی وتن داوای لێبوردن دەکەین جەنابتان کێن بەڕاستی ئێوە کەسانێکی نەناسراون دوای ئەوەی فریشتەکان خۆیان پێناساند وتیان دڵت هیچ نەکات بەڵکو ئێمە هاتووین بۆ لای تۆ بۆ ئەوەی ئەو هەڕەشانەی تۆ دەتکرد و ئەو بێ ڕەوشتانە گومانیان لێ دەکرد بیهێنینە دی ئەمڕۆ ئیتر بۆ بەرپاکردنی ئەو ڕاستیە هاتووین و بێگومان ڕاستیش دەڵێین بەشێکی شەو بمێنێت خۆت و خانەوادەت دەرچن و تۆ دوایان بکەوە با هیچ کامتان ئاوڕ نەداتەوە، بڕۆن بەرەو ئەو شوێنەی کە فەرمانتان پێ دەدرێت. ئێمە نیگامان نارد بۆ لای لوط و بڕیارمان دا کە بەڕاستی لە کاتی بەرەبەیاندا دوای ئەوانە بڕاوە و دەیاریان نەماوە. ئەوسا خەڵکی ناپوخت و بێ ڕەوشتی ئەو شارە زانیان بە میوانە بەڕێزەکان هاتن بە گرمە و گاڵەوە و مژدەی ناپوختیان بە یەکتری دەدا. لوط وتی، بەڕاستی ئەوانە میوانی من و حەیای من مەبەن، شەرمەزارم مەکەن و ئابڕووم مەبەن. لە خودا بترسن و ڕیسوام مەکەن، لە شەڕواڵ پیسی کۆڵ بدەن. شەڕواڵ پیس و ناپوختەکان وتیان، ئایا ڕێگری ئەوەمان لێ نەکردیت کە حەقی کەست نەبێت و بەرگری لە کەس نەکەیت؟ لوط وتی، ئا ئەوانە، ئافرەتانی شار، هەموو وەک کچی منن، ئەگەر دەتانەوێت ئەوانەتان لێ مارە دەکەم تا ئارەزووی خۆتان لە ڕێگەی دروستی خۆیەوە ئەنجام بدەن ئەگەر ئامادەن. ئەی محەممەد، سوێند بە گیانی تۆ ئەوانە لە سەرخۆشی خۆیاندا بۆ گوناه لە سەرگەردانیدا دەتڵێنەوە، جا هەر لە بەرەبەیاندا دەنگە سامناکەکە و بوومەلەرزەیەک یەخەی پێ گرتن. ئینجا شارەکەمان ژێرە و ژوور کرد و بە سەنگ گڵ بەردبارانمان کردن. بێگومان ئا لەو بەسەرهاتەدا بەڵگە و نیشانەی زۆر هەیە بۆ کەسانێک کە پەند و ئامۆژگاری وەرگرن، بێگومان ئەو شارە وێرانە دەکەوێتە سەر ڕێیەکی بەردەوامی کاروانچیانەوە، نیشانەی خەشم و قینی خودایە لە بێ ڕەوشتان تا خەڵکی تێفکرن. بەڕاستی لەو بەسەرهاتەدا بەڵگە و نیشانەیەکی ڕوون و ئاشکرا دەردەکەوێت بۆ ئیمانداران کە هێز و دەسەڵاتی پەروەردگاریان بێ سنوورە و لە کاتی لەباردا دەیخاتە کار و شار و دێهاتی خودانەناسان و بێ ڕەوشتان کاول دەکات. دانیشتوانی باخچە و باخ و باخاتەکانیش وەکو قەومی لوط ستەمکار بوون ئێمە تۆڵەمان لەوانیش سەند هەردوو شوێنەوارەکە بە ئاشکرا دیارن چیمان بەسەر هێناون سوێن بە خودا دانیشتوانی حیجریش بڕوایان بە بەرنامەی پێغەمبەران نەکرد حجر، شوێنێکە لەرێوان تەبوک و مەدینەدا، قەومی ثەمود تێیدا ژیا، ئێمە نیشانە و بەڵگەکانی خۆمانمان پێ بەخشین، کەچی ئەوان گوێیان پێ نەدا و پشتیان تێکرد. ئەوانە لە چیاکاندا خانووبەرەیان دەتاشی و بە ئاسوودەییەوە ژیانیان تێدا دەبردەسەر، ئینجا ئەوانیش دەنگێکی سامناک و بوومەلەرزەیەکی سەخت یەخەی پێگرتن لە بەرەبەیاندا، ئەو کار و کردەوەی کە دەیانکرد فریایان نەکەوت و لە تۆڵەی خودایی نەیپاراستن ئێمە ئاسمانەکان و زەوی و هەرچی لە نێوانیاندایە دروستمان نەکردووە بۆ مەبەستی چەسپاندنی حەق و ڕاستی نەبێت هیچ شتێک لە دروستکراوان بێ مەبەست نییە هیچ شتێک بێ ئامانج نییە بەڕاستی ڕۆژی قیامەتیش بەڕێوەیە و هەر دێت تۆ ئەی پێخەمبەر ئەی ئیماندار بە شێوازێکی جوان چاوپۆشی بکە و لێبوردەبە لە ڕەفتاری نادروستی نەفامان. بەڕاستی پەروەردگاری تۆ هەر خۆی بەدیهێنەرێکی شارەزا و زانا و لێزانە. سوێن بێت ئەی پێغەمبەر، ئێمە حەوت ئایەتمان پێداویت کە بریتیە لە سورەتی فاتیحە، هەروەها قورئانی گەورە و مەزنیشمان پێبەخشیویت. جا تۆ نەکەیت چاوەکانت ببڕیتە و کەسانەی کە لە هەندێک ناز و نیعمەتی دنیا بەهرەوەرمان کردوون خەفەت مەخۆ لێیان کاتێک دەبینیت شوێنی حەق ناکەون باڵی بەزەیی نەوی بکە بۆ ئیمانداران واتە خۆشت بوێن و بەسۆز بە بۆیان بڵێ بەڕاستی من بێدەرخەرەوەیەکی ئاشکراو دیارم، ئەگەر سەرکەشی بکەن سەرەنجامی سامناک چاوەڕێتانە. هەروەک کتێبی ئاسمانیمان دابەزاندە سەر بەش بەشکەران، کە مەبەست جولەکە و گاورە، باوەڕ بە هەندێکی دەکەن و پەیڕەوی هەندێکی ناکەن، یاخود بەشێکی زۆریان دەستکاری کردووە. ئەوانەی ڕایان دەربارەی قورئان جۆراوجۆرە، بە هەندێکی باوەڕیان هەیە و هەندێکی ناچێتە مێشکیانەوە، یاخود هەندێکی پەیڕەوی دەکەن و هەندێکی پەیڕەوی ناکەن، سوێن بە پەروەردگارت، پرسیار لە هەموویان دەکەین بەگشتی لە بیروباوەڕی هەموویان دەکۆڵینەوە. لەو کار و کردەوانەی کە دەیانکرد. هەر فەرمانێکت پێدراوە ئەی محەممەد بە ڕێکوپێکی ئەنجامی بدە و گوێ مەدە بە بوختان و ڕەفتاری موشریک و هاوەڵگەران. ئێمە تۆ دەپارێزین لە شەڕ و پیلانی گاڵتەچی و گاڵتەجاڕان. ئەوانەی لەگەڵ خودای گەورەدا خودایەکی تر بڕیار دەدەن، جا لە ئایندەدا هەموو ڕاستییەکیان بۆ ڕوون دەبێتەوە و دەیزانن. سوێند بە خودا، ئێمە چاک دەزانین کە بەڕاستی دڵی تۆ تەنگ دەبێت بەو گوفتارە نابەجێیەی کە خودا نەناسان دەیڵێن. جا لە هەموو کاتێکدا بەتایبەت لە کاتی دڵتەنگیدا تەسبیحات و سوپاس و ستایشی پەروەردگارت بکە و لە ڕیزی سوژدەبەراندا بە بەردەوامیش پەروەردگارت بپەرستە هەتا مردن یەخەت پێدەگرێت ئەو کاتە ئیتر بە یەکجاری ڕزگارت دەبێت لە هەموو ناخۆشیەکان